بەر لەوەی سەفەرە دوور و درێژەکانی خۆم دەست پێ بکەم، ئەو کاتەی کە بۆ مۆمیاییکردنی تەرمی دایک و باوکم چوومە خانەی مردووەکانەوە لەگەڵ ئەوەشدا کە کرێکارەکانی ئەو جێگەیە لە هەموو شتێکیانە دزی بەڵام گلەییان هەبوو کە کرێکەیان کەمە و ئەبێ مووچەیان زیاد بکرێ کەواتە ڕازی نەبوون ئەو کرێی بە کەمیان ئەزانی کەمتر بکرێتەوە. ئەفسەرەکانی لەشکەر لە ترسی فیرعەون ڕێگەیان بە کەسی و کاری مردووەکان نەئەدا لاشەی مردووەکانیان لە بەردەم پەرستگا و لە شەقام و کۆڵانەکان هەڵبگرنەوە و بۆ خانەی مردووەکانی ببەن، چونکە بەپێی ڕێوڕەسمی کۆن هەموو بەیانیانێک خانەی مردووەکان گوزارشتێکی بۆ فیرعەون ئەنارد کە ڕۆژی پێشوو چەند مردوویان هێناوەتە ئەوێ و ئەگەر فیرعەون بیزانیایە کە لە ناکاودا ژمارەی مردووەکان ئەویش ئەوانی کە کوژراون زیادی کردووە تێئەگەیشت کە ئەفسەرەکانی سوپا بە پێچەوانەی فەرمانی ئەو کۆمەڵێکی زۆریان کوشتووە و خوێنی خەڵکیان ڕشتووە لە کاتێکدا کە لاشەکان لە دەوروبەری پەرستگا و لە شەقامەکاندا کەوتبوون هەموو ڕۆژ و شەوێک کۆمەڵێک کوژداوی نوێ بەو تەرمانە زیادیان کرد چونکە سەربازە ڕەشەکان و شەڕکەرەکانی شەردەن بەهۆی بۆنی خوێن و چێژی تاڵانی کردن و خواردنی خۆراک و شەرابی زۆرەوە بە جۆرێک یاسایان خست بۆ ژێر پێیانەوە کە ئەفسەرەکانیشیان نیانەتوانی پێشیان لێ بگرن کۆمەڵێکی تر لە پیاوکوژ و چەتەکانی ڕابردوش کە لە ترسی ئامون و پاسەوانەکان نیانەوێرا دزی لە گۆڕەکان و لە ماڵی خەڵکی بکەن و دەست درێژی بکەنە سەر ژنەکان لە کەلاوەکان و لە چۆڵەوانێکانی دووری کەناری نیل هاتنە دەرەوە و هەر یەکێکیان خاچێکی خوای نوێیان لەسەر سنگیان نەخشاند و بە ناوی شوێنکەوتووانی خوای تازەوە دەستیان کرد بە کوشتن و ئابڕوو بردن و دزینی کەل و پەلی گۆڕ و خانووەکانی خەڵکی و تەنانەت دەستیان لە ئارامگای فیرعەونەکانی میسریش نەئەپاراست. کاهینەکانی پەرستگای ئامون لەبان دیوارەکانەوە نەفرەتیان لە فیرعەون و خوایە تازەکەیە کرد و ئەیانوت ئەم پیاوە شێتە و خوایەکەشی کە لەو شێتترە بار و دۆخێکیان دروست کردووە کە تا پەنجا ساڵی تر ناتوانن ئەو کاولکاریانە نۆژەن بکەنەوە هەموو شەوێک لە تەبەس گڕی سووتانی خانووەکان بۆ ئاسمان بەرزە بوو و کەس نەبوو ئەو ئاگرانە بکوژێنێتەوە ئەو گەڕەکەی ماڵەکەی منی لێبوو واتە گەڕەکی هەژار نشینەکان ببوو بە جێگای پەنابردنی کۆمەڵێکی زۆر لە ژن و پیاو و مناڵان، چونکە خەڵکی لە دوای ئەوەی کە بیستیان هورمهەب لە ماڵی مندا نیشتەجێ بووە، هاتنە ئەو گەڕەکە بۆ ئەوەی لە پەنای هورمهەبەوە لە شەڕی چەتە و سەربازە ڕەشپێستەکان و شەڕکەرە شەردەنییەکان لە ئەماندا بن، چونکە ئەگەرچی شیرازەی ڕێک و پێکی سەربازەکان تێکچووبوو، بەڵام هێشتا ترسیان لە فەرماندەی پێشوویان هەبوو. لە ترسی ئەو نایانەوێرا لە گەڕەکەکەی ئێمەدا ڕاو ڕووت بکەن یان لەبەر ئەوەی کە گەڕەکەکەی ئێمە هەژار نشین بوو لەو باوەڕەدا بوون کە ئەگەر پەلاماریشی بدەن هیچیان دەست ناکەوێت هۆرم هەب لە ماڵی مندا لەرترە بووە و لەگەڵەوەشدا کە خواردنەکانی موتی ژنە خزمەتکارەکەی منی بەدڵ بوو بەڵام حەزی لە خواردن نەبوو بە منی ئەوت سینۆها گەر کەسێک بتوانێ لە کاتی هەڵچوونی ڕووباری نیل پێش لە لافاو و بەرزبوونەوەی ئاوەکەی بگرێ ئەوا کرێ بەسەر ئەو سەربازانەشدا زاڵ بێ کە کەوتوونەتە پێشێلکاری و ڕاوڕوت من چەند ساڵ کۆشم کردو تا ئەم سەربازانە ڕێک و پێک بن و وەک ئاژەڵە دڕندە و کێویەکان نەبن بەڵام ئەم فەرماندە نەفامە کە تەنها بیر لە پشیلەکانی خۆیکاتەوە بە چەند ڕۆژێک سەربازەکانی منی وەک دڕندەکان لێکردەوە و ئێستا ئەگەر من بمەوێت ڕێکیان بخەمەوە هیچ چارێکم نیە جگە لەوەی کە سەدان کەسیان لێبکوژم چونکە بە هیچ شێوەیەکی تر ملکەچ و گوێڕایەڵ نابن لەو ڕۆژانەی کە لە تەبەز کۆکوژی و تاڵانکردن بەردەوام بوو کاپتا دەوڵەمەندتر و قەڵەوترە بوو گوێم لێبوو بەردەوام بوونی ئەو بارودۆخی پێخۆش بوو ئەیوت گەورەم، ئەگەر ئەم وەزعە تا کاتی لافاو و هەڵسانی ڕووباری نیل درێژە بکێشێ، من ئەبمە یەکێک لە گەورەترین دەوڵەمەندەکانی میسر، چونکە سەربازەکان ئەو زێڕ و پارە و کەلوپەلە گرانبەهای کە ئەیدزن، ئەیهێننە مەیخانە و لە جیاتی بەهای خواردنەوە ئەیدەن بە من و ئێستا چەند ژوورێک لە هۆدە تایبەتیەکانی مەیخانە پڕبووە لە کەلوپەلی دزراو و بەتەمام هەرکە ڕێگای چوونە دەرەوە لە تەبەس کرایەوە یەکسەر ئەم کەلوپەلانە بە کەشتی بۆ وڵاتانی دەرەوە ببەم و لەوێ بیان فرۆشم. هیچ یەکێک لە سەربازە ڕەشەکان و شەردەنیەکان و دز و خراپەکارانی میسری نانەتوانی دزی لە مەیخانەکەی کاپتا بکەن یان بە خۆڕایی شەراب بنۆشن چونکەیان زانی کە ئەو مەیخانەیە لە ژێر پاراستنی ئەو سەربازانەدایە کە هورم هەپ لەوێ دایناون و چەتە و سەربازە مەستەکان لە دوای هاتنە ژوورەوە لە پێشا پارەی خواردنەوەکەیان ئەدا ئینجا کاپتا و مەرید خواردنەوەیان ئەدا پێیان کاپتاش بە باشی خزمەتی ئەو سەربازانەیە کرد کە پارێزگاریان لە مەیخانەکە کرد و بەردەوام لە خواردن و خواردنەوە تێریانە کرد بۆ ئەوەی بە دڵسۆزیەوە پارێزگاری لە مەیخانەکەی بکەن. لە سێمین ڕۆژی کوشتارەکە بەهۆی زۆربوونی لاشەکان نەخۆشی بڵاو بۆ و ئەوەندە نەخۆش هاتنەلام هەتا هەموو دەرمانەکانم تەواو بوو چیتر دەرمانم دەست ناکەوت و ئەگەر پێنجەوەندەی نرخی دەرمانەکانیشم بدایە دیسانەوە نەمەتوانی دەرمان پەیدا بکەم و بە نەخۆشەکانم ئەوت، چیتر بۆ چارەسەرکردنی ئێوە دەرمانم نەماوە، بەڵام ئەتوانم هەندێ ڕێنماییتان بدەمێ کە ئەگەر کاری پێ بکەن لەوانەیە چاک ببنەوە. لە شەوی چوارەم لە تا و بێتاقەتیم بۆ مەیفرۆشییەکەی کاپتا چووم و لە دوای خواردنەوە هەر لەوێ نووستم. بەیانی مەریت منی لە خەو هەڵساند و پێم وت، ژیان وەکوو شەوێکی سارد وایە کە مرۆڤ نەتوانێ ئاگرێک بکاتەوە و، لەم شەوە ساردەدا دوو بوونەوەری تەنها و غەمگین کە لە تەنیشت یەکەوە بوون، لەوانەیە سوود لە گەرمایی لەشی یەکتری وەربگرن و گەرمیان ببێتەوە، ئەگەرچی چاوەکانیان بە درۆ خۆشەویستی خۆیان بۆ ئەوەی تر دەرببڕن. مەرید وتی، سینۆهە، تۆ چۆن ئەزانی کە چاوەکانی من درۆت لەگەڵ ئەکەن؟ ئەگەر من درۆم لەگەڵتا بکردایە و تۆم خۆش نەویستایە، دوێنێ شەو لە دوای نووستنی تۆ لە تەنیشتتەوە پشووم نەئەدا و من درۆت لەگەڵدا ناکەم، بەڵام تۆ بە بۆنەی ئەوەی کە جارێک ژنێک درۆی لەگەڵدا کردووی و تۆی فریو داوە، ئامادە نیت بیسەلمێنی کە لەوانەیە ژنێک هەبێ تۆی خۆش بوێت و ئەمەی تۆ ئینکارییە. دوای مەرید وتی، لەو ڕۆژەوە کە تۆم بینیوە هەستم کردووە کە تۆ بەرامبەر بە ژنەکان بەدگومانی و ئەم بەدگومانی تۆ هۆیەکەی ئەوەیە کە وەکو خۆت ئەڵێی ژنێکی جوان و پارە پەرست خیانەتی لێت کردووە و هەرچیەکی هەتبووە لێتی سندووە و ناچاری کردووی کە لە میسر بڕۆیت و چەند ساڵێک لە وڵاتانی تر ژیان بەسەر ببیت و ئایا تۆ ناتانی لەم ڕۆژەدا کە ئەم شارە هەموو شتێکی گۆڕا و بنمیچی ژوورەکان جێی بنی هۆدەکانی گرتووە و دەرگاکان بە پێچەوانەوە کرێنەوە حسابی ڕابردووی خۆت لەگەڵ ئەم ژنەدا پاک بکەیتەوە بۆ ئەوە ڕەشببینی تۆ بەرامبەر بە ژنەکان لە ناو بچێ لەو کاتەدا وەڵامی مەریتم نەدایەوە بەڵام کاتێک کە لە مەیخانەکە چوومە دەرەوە کە بەرەو ماڵ بڕۆمە و پارێزگاری لە نەخۆشە بێ دەرمانەکان بکەم وتەی ئەو ژنە منی پەرێشان کرد ئەو کاتە من بیرم لە دەوڵەمەندی و خانوو ناکردەوە تەنانەت بیری دارایی دایک و باوکیشم نەبوو، بەڵام شتێک زۆر ئازاری ئەدام و ئەویش ئەوە بوو کە نەفر نەفر نەفر تەنانەت گۆڕی دایک و باوکمی لێ سەندم و بەخێوکەرە بەدبەختەکانم لە دوای ئەوەی تەمەنێکی زۆر بە بەخێوکردنی منەوە ماندوێتیان چێشت لە کۆتاییدا بە بێ ئارامگا مانەوە و ئەم دەردە منی هێور نەئەکردەوە و هەرچەندە هەوڵمەدا کە تەنها ئەم یەکەیان فەرامۆش بکەم نەمەتوانی لە ڕێگا تا ئەو کاتەی گەشتمەوە ماڵە گریام چونکە نەمەزانی کە ئایا تۆڵەی خۆم لە نەفر نەفر بکەمەوە یان نا، بۆ من تۆڵە سەندنەوە گرفتێکی نەبوو، هەر ئەوەندە کەمێک کانزام بدایە بە چەند سەربازێک ئەڕۆشتم و ئەو ژنەیان بۆ کوشتم، بەڵام من نەمەویست ئەو بکوژم و کوشتنی ئەو ژنەم بۆ تۆڵە سەندنەوەی خۆم بە قیاس کردنێکی بچووک و بێ بایەغ زانی و هەر جارێک کە ئەهاتەوە یادم کە بۆ مۆمیایی کردنی لاشەی دایک و باوکم ناچار بووم ماوەیەک لە خانی مەرگ شاگردی بکەم لەگەڵ ئەوەشدا کە من پزیشکی دەرچووی خانی ژیان بووم و لەوێ پیس و پۆخڵترین و زەحمەترین کارەکانیان پێکردم نەفر نەفر نەفرم بە هۆکاری ئەم بەدبەختی ئەزانی و خوێن لە دەمارەکانمدا جۆشە ئەمتوانی واز لە تۆڵەسەندنەوەی ئەو ژنە بهێنم بەڵام ئەگەر وام بکردایە مرۆڤێکی وەکو تۆ نەبووم. ئەی ئەو کەسەی کە لە دوای من ئەم پەرتووکە خوێنیتەوە، بەڵکو وەکو خوایەکەی تۆم لێ هات و من ناتوانم ببم بە خوایەکەی تۆ، چونکە ئەوەی مرۆڤ بێت ڕۆحی تیایە و ئەو کەسەی کە گیانی تێدا بێ لە فریودان و ئازار پێگەیاندن لە لایەن خەڵکەوە ڕەنج ئەبات و کینەیان لە دڵ ئەگرێت و ناتوانێ ئەو ڕقە فەرامۆش بکات و تەنها خوایەکانن کە ئەتوانن ڕەنج ببین و ئازار بکێشن و کینە لە دڵ نەگرن. لەو کاتەی کە بیرمە کردەوە چۆن نەتوانم تۆڵەی خۆم لەو ژنە بکەمەوە بە جۆرەکەی تر نەتوانێ گەنجەکانی تری وەکو من لە سەردەمی گەنجێتیدا هەڵبخەڵەتێنێ بار و دۆخی تەبەس خراپتر بوو سەربازەکان کە تاوکاتە هەر دەست درێژیانە کردە سەر خەڵکی بە ڕادەیەک بوێر ببوون کە پەلاماری بەرپرسەکانی خۆیانەدا و قامچیەکانیان لە دەستیان ئەسەند و ئەیان کێشا بە تەوقی سەریاندا و ملوانکەی زێڕی گەردنیان لێ کردەوە و بۆ خۆیانیان ئەبرد یەکێک لە خاوەن دەسەڵاتەکان هەوڵی دابوو ملوانکە زێڕەکەی خۆی لە سەربازەکان بسەنێتەوە بەڵام سەربازە ڕەشپێستەکان بە نەیزە شاڵاویان کردە سەری و ساتێ دوای ئەوە لاشەی ئەو بەرپرسە کەوتە سەر زەوی لە هەمان ڕۆژدا لەلایەن فیرعەونەوە پیاوێک هاتە ماڵی من و بە هورمهەبی وت هەڵسە و لەگەڵ مندا وەرە بۆ کۆشک چونکە فیرعەون ئەیەوێت تۆ بچیتە لای هورم هەپاڵسا و خۆی شۆری و بەرەو کۆشکی پاشایەتی کەوتەڕێ و من لە گفتوگۆکانی فیرعەون و هورم هەب دوایی بەهۆی پێوتنی هورم هەب ئاگادار بوومەوە فیرعەون کاتێک کە هورم هەبی بینی پێی وتبوو دانیشتوانی تەبەس وەکو مراوی ئەکوژرێن و زۆر لە ژنەکان لەلایەن سەربازە ڕەشپێستەکانەوە دەستدرێژی کراوەتە سەریان و ئێستا کار گەیشتۆتە ئەو ڕادەی کە سەربازەکان لە ئەفسەرەکانی خۆیان ئەدەن و ئەیانکوژن و فەرماندەی سوپاش توانای پێش لێگرتنی ئەوانی نییە و من وەکو جاران تۆ ئەکەم بە فەرماندەی سوپا بۆ ئەوەی هێمنی و ئاسایش بەرقەرار بکەی. هورم هەبوتی ئەی ئەخناتون تۆ خۆت ئەتەویست وەهای لێبێ و هەر واشی لێ هات. فیرعەون وتی، من نەمێویست وای لێ بێت و من نەموتبوو خەڵک بکوژن و ماڵ و حاڵیان تاڵان بکەن و دەست درێژی بکەنە سەر ژنەکان، بەڵکو وتبووم کە بەبێ خوێنڕێژی ئامون لەناو ببەن. هورم هەبووتی کاتێک کە تۆ بە یەکێک ئەڵێی گۆزێک شەراب بنۆشیتە و مەست نەبێ، قسەیەک ئەکەی کە لە ژیرییەوە دوورە، چونکە لە دوای ئەوەی گۆزە شەرابەکەی خواردەوە سەرخۆش ئەبێت و ئەوهایی کە تۆ ئەتەویست ئامون سەرنگون بکەی، ئاکامەکەی ئەوهایە کە ئەیبینی. ئەخناتون وتی، ئێستا بڕۆ و ئاسایش و ئارامی بگەڕێنەوە، حورم هەبووتی ئەم کارە بە من ناکرێ، مەگەر ئەوەی کە بۆ ماوەی دە ڕۆژ دەسەڵاتی تەواو واتە وەکو دەسەڵاتی خۆتم بدەیتێ. فیرعەون وتی، ئایا خوای ئامون سەرنگون ئەکەی؟ حورم هەبووتی، سەرنگون کردنی ئامون بۆ درێژە پێدانی پاشایەتی تۆ پێویستە، چونکە ئەگەر تۆ ئەو لەناو نەبەیت، لەمەو بەدوا ناتوانی لە میسر پاشایەتی بکەیت و ڕووداوەکانی ئەم چەند ڕۆژە هەل و مەرجێکی وهای دروست کردووە کەیان تۆ ئەبێ پاشایەتی بکەی یان ئامون خویەتی بکە فیرعەون وتی کەواتە ئەگادار بە کاتێک هێرشەکەیتە سەر پەرستگا کاهینەکانی ئەوێ نەکوژرێن هورم هەبوتی من لەبەرەوەی پەلاماری پەرستگا بدەم ئەبێ سەربازە وەحشیەکان دابمرکێنمەوە و لە دوای ئەوەی سەرە هاتە سەر ئامون پێ دەڵێم کە چیەکەم فیرعەون ملوانکە و قامچی فەرماندەیی دا بە هورم هەب و فەرمانی دا کە کەژاوە تایبەتەکەی خۆی تایبەت بکەن بە سواربوونی فەرماندەی سوپا. هورم هەب بەر لەوەی دەست بە کار بکا سەد کەس لەو سەربازانەی کە ئەیناسین بۆ سەربڕینی هەڵیبژارد و شمشێرێکی دایە دەست هەر یەکێک لەوان و دوایی بە گەڕەکەکانی شاردا دابەشی کردن بە جۆرێک کە هەر گەڕەکێک پێنج جەلادی بەرەکەوت پاشان فەرمانیدا کە نەفیر لێ بدەن و هەموو سربازەکان ئامادە بکەن کۆمەڵێک لەو سربازانەی وەفاداری هورم هەبوون لە دوای ئەوەی کە بیستیان بووەتەوە بە فەرماندەی سوپا بەبیستنی دەنگی نەفیڕەکان لە دەوروبەری هورم هەب کۆبوونەوە ئەو سابووە خاوەن 500 سەرباز ئەم پێنج سەد نەفەرە گالیسکەی جەنگیشیان هەبوو، دوایی هورمهب بەم سەربازانەو لە شاردا کەوتە ڕێ و هەر سەربازێکی لە کاتی تاڵانکردنا ببینیایە هەرەوکاتە بە هۆی جەللادەکانی خۆیەوە دارکارییەکردن و ئەو سەربازەش کە یەکێکی بکوشتایەکسەر بە دەستی جەللادەکان سەری لە لاشەی جیاکرایەوە. هەرچەندە هورمهب لە شاردا زیاتر ئەچوە پێشەوە و دەستە سەربازانەی وازیان لە تاڵانکردن ئەهێنا ئەهاتنە ڕیزەوە و لە دوای خۆی لە شەقامەکان و چوار ڕێیانەکان سەربازگەی دانا و ئەیوت پاژماوەی ئەو خراپەکار و تاڵانچیانەی کە لە گەڕەکەکاندان دەستگیر بکەن و بکوژەکان یەکسەر لەناو ببەن. هرمهب هەتا سبەینێ لە گەڕەکەکانی تەبەزدا سوڕایە و هەرچەندە لە شاردا بەرەو پێشترەچوو ئەو گەڕەکانە ئاسایش و ئارامی بۆ گەڕایە و هەرچەندە بەرە بەیان نزیکترە بۆوە دەستەی دز و پیاو خراپەکان وەک تاریکی شەو لە کاتی بەرە بەیان ڕووی لە کەم بوونەوە کرد لە دواوەی هرمهبەوە ئەو ئەفسەرانەی کە لە گەڕەکەکاندا داینابوون هەر پیاو کوژێکیان بگرتا یەکسەر ئەیان کوشت و دزەکانیان دارکاریەکرد کاتی خۆرهەڵاتن هرمهب بەهۆی جاڕچیەکانەوە ڕایگەیاند کە شەوی ڕابردوو تەنها ئەو کەسانەی خەڵکیان کوشتبوو لە سێدارە دران بەڵام لەم کاتە بەدواوە گەر یەکێک دزیش بکە یان دەست درێژی بکاتە سەر ژنێک ئەکوژرێ هەتا نیوەی ڕۆژیش جەلادەکان سەری ڕەشپێستەکانیان لە پەیکەر جیاکردەوە چونکە ئەوان هێشتا ئامادە نەبوون بیسەلمێنن کە بارودۆخ گۆڕاوە و سەردەمی سەرەڕۆیی بەسەرچووە، بەڵام لە دوای نیوەڕۆ سەربازە قولەڕەشەکان زانیتیان کە چارێکی تریان نییە جگە لەوەی خۆیان بەدەستەوە بدەن و بگەڕێنەوە سەربازخانەکان، لەگەڵ ئەوەشدا بەر لەوەی هەر سەربازێک بچێتە ناو سەربازخانەکەوە ئەیان پشکنی و ئەگەر خوێنیان بە کراسەکەیەوە ببینیایە بە جەللادەکانیان ئەسپارد کە سەریان لە لاشە جیابکەنەوە. من دڵنیا بووم کە هورمهەب تەنها بۆ مەبەستی گەڕاندنەوەی ئاسایش سەربازە ڕەشەکانی بەو شێوەیە نەئەکوشت، بەڵکو لەبەر ئەوەی میسری بوو، لەوەی کە سەربازە میسریەکانیانە کوشت بە داغ بوو ئەویست تۆڵیان لێ بکاتەوە ئەو ڕۆژە کاتێک کە شەو داهات تەبەس ئەمن و ئارام بووە بەڵام بە جۆرێک کوشتار و تاڵانی و کاولکاری خەڵکی دڵگران کردبوو کە شەو چراکانیان هەڵنەکرد و لە خانوە گشتیەکان و دەنگی مۆسیقا نابیسرا بەڵام ئەو مەیخانانەی کە لەو شێواوی و نەئارامیەدا وێران نەکرابوون ئەو شەوە کاسپێکی باشیان کرد و کاپتا ڕاستیە کرد کە پیشەکەی ئەو کاسپیەکە کە هەرگیز لە کار ناکەوێ چونکە خەڵکی هەم لە کاتی شادی ئەنۆشنەوە و هەم لە کاتی بەدبەختی و پەژارە لە بەیانی ڕۆژی دواییەوە هورمهەب کەشتی سەربازەکان و دارتاشەکانی بانگ کرد و کۆمەڵێکی زۆر لە کرێکارەکانی ڕاسپارد کە بەشێک لە خانووە نیوە وێرانەکانی دەوڵەمەندەکان تێک بدەن و کەشتیە کۆنەکان سکراب بکەن بۆ ئەوەی بە تەختەی خانوو کەشتیەکان بتوانن مەنجەنیق و پەیژە و بورجی بەرز دروست بکەن کە توانای گواستنەوەی هەبێ چونکە هورمهب ئەیزانی کە لە دوای ئەوەی کاهینەکانی ئامون زانیتیان کە فیرعەون شکاوە و نەیتوانیوە پەرستگاکەیان داگیر بکات و خوایەکەیان سەرنگون بکا گفتوگۆ لەگەڵ ئەواندا سوودی نییە چونکە ئەوەندە لە خۆیان بایی ببوون کە مەحاڵ بوو خۆیان بەدەستەوە بدەن و چارەیەکی تر نەبوو جگە لەوەی کە بەپێی هونەری جەنگی هێرش بکرێتە سەر پەرستگاکە و دیوارەکەی بشکێنن ئەو ڕۆژە تا بەیانی ڕۆژی دواتر لە شاری تەبەز دەنگی قڵنگ و چەکوشە هات و کرێکارەکان داریان لە کەشتی و بینایەکان ئەهێنا و دارتاش و کەشتی سازەکان دەستیان بە دروستکردنی پەیژە و مەنجەنیق و بورجی گوێزەرەوە و سەرقۆچە کرد. لە شەوڕۆژێکدا پێنج بورجی جەنگی و هەندێ پەیژە و چوار ئاگربار و چەند سەرقۆچێک دروستکرا و ڕۆژی دوایی سەربازەکانی هورەمهەب لە پێنج لاوە هێرشیان کردە سەر پەرستگای ئامون. کاهینەکانی پەرستگا کە پێشبینی ئەوەیان نەکردبوو پەرستگاکەیان گەمارۆ بدرێ، خۆیان بۆ بەرەنگاربوونەوەی پەلاماردەرەکان ئامادە نەکردبوو، زۆر جار لەم کاتانەدا لە بان دیوارەکۆ ئاوی کوڵا و ڕۆنی داخیان بەسەر هێرش بەرەکان داکرد بەڵام کاهینەکان لەو کاتەدا نە ئاوی گەرمیان هەبوو نەڕۆنی داخ کاتێک کە دەرگاکانی پەرستگا بەهۆی لێدانی سەر قۆچەکانەوە هاتە لەرزە و کاهینەکان زانیتیان تێگەشکێن نەفیڕیان لێدا بۆوەی خەڵکی ئاگادار بکەنەوە کە چیتر بەرگری نەکەن چونکە یان زانی کە ئامون بایی پێویست قوربانی بۆ کرا و باقی خەڵکەکە بێ زیندوو بمێنن بۆ ئەوەی لە ئایندەدا بتوانن دووبارە خوای ئامون زیندوو بکەنەوە لە دوای خۆ بەدەستەوەدان دەرگاکانی پەرستگایان کردەوە و خەڵکی کە لە مانەوە لەو پەرستگایە بێزار ببوون بە خۆشحاڵیەوە بۆ ماڵەکانی خۆیان ڕۆشتنەوە بەم شێوەیە هورمهەب بە بێ خوێن ڕشتن دەستی بەسەر ئامۆندا گرت و پزیشکەکانی خانەی ژیانی ناردەوە بۆ شار بۆ ئەوەی نەخۆشەکان چارەسەر بکەن بەڵام نەچوو ناو خانەی مردووەکانەوە کەویش یەکێک بوو لە دامەزراوەکانی پەرستگا چونکە کەسانی زیندوو نابێت بچنە ناو خانەی مەرگەوە مەگەر ئەوانەی کە لە کرێکارەکانی ئەو جێگایەن یان ئەوانەی مردووەکانی خۆیان ئەهێنا کە مۆمیایی بکرێ